بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين حبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وخالق الناس بخلق حسن موسڵمانانی خۆشەویست، هاووڵاتیانی بەڕێز لە هەر شوێنێکی ئەم جیهانە هەن، سڵاوی خوای پەروەردگارتان لێ بێت. وا بۆ جارێکی تر و ساتێکی تر لە ڕۆژی جومعە و لە کاتی جومعە و جەماعەتدا بە بۆنەی ئەو پەتا و بەڵایەی کەوا یەخەی مرۆڤایەتیی گرتووە، دەرگای مزگەوتەکانمان داخستووە لەبەر پاراستنی تەندروستی و سەلامەتی نوێژخوێنان و هاووڵاتیان. لە خوای میهرەبان داواکارم ئەم خەمە بڕەوێنێتەوە، ئەم بەڵا بتاوێنێتەوە و مرۆڤایەتی دەرسێکی گەورەی لێوەربگرێ و برایەتی و خۆشەویستی لە نێوان خەڵکدا باڵ بکێشێ بەسەرمانا. بەتایبەتی مسوڵمانان دەرسی گەورە و گرنگمان لێوەرگرتبێ ئازیزان دوعای خێریش دەکەم بۆ ئەو کەسانەی کە توش بوون خوا شیفایان بدا ئەوانەی کەوا مردوون خوا بە شەهید قبوڵیان بکا ئەوانەش کە زیندوون خوا بە سەلامەتی و بێوەیی هەموو لایەکمان بپارێزێ و نەجاتمان بدا حەزم کرد لەم بابەتەدا لە جێگەی وتاری جومعە لەم کات و ساتە پیرۆزەدا کە جاران جومعە و مزگەوت جمەی دەهات، گرمەی دەهات، ئێستا لە خزمەتانا بم لە رێگەی ئەم بابەتە زیندووە لەسەر هەوا و لێرەوە ئەمەوێ بە راستی ئەمڕۆ دنیا بەجێ بێڵم و رووبکەمە قیامەت. ئەمەوێ باسی ئەم و ئەو واز لێ بێنم و بڕۆمە خزمەت چەند ئایەتێکی قورئانی پیرۆز کە باسی حەقیقەتێکی گەورە ئەکەن کە ئێمە لێی غافڵ و بێ ئاگا بووین سەرمان کردۆتە دنیا و باسی دنیا و ئەو شتانەی کەوا مرۆڤ مەشغوڵ دەکەن و ئەوەش کاری شەیتان و زوڕیەتەکەیەتی قیامەت لە قورئانا پانتاییەکی فراوانی وەرگرتووە ئینجا ئایەتەکانی سورەتی کوویرەت اذا الشمس کوویرەت کە باسی ڕۆژی قیامەت و تەواوبوونی نەزم و ژیانی ئەم دنیایە دەکەن، اذا السماء انفطرت، اذا السماء انشقت، ئەمانە هەموو ئایات و سورەتن، سورەتی دوخان، سورەتەکانی تر لەگەلێک شوێنی قورئانی پیرۆزە خوای پەروەردگار باسی قیامەت و حەقیقەتی قیامەت و و یەکلابوونەوەی قیامەت و زیندووبوونەوە و حەشر و حیساب و پاداشت و سزا لە قورئانە، ئەگەر نەڵێم نیوەی لە نیوە زیاتری قورئانی گرتووەتەوە، پێغەمبەرانیش سەلامی خوایان لەسەر بێ بۆ ئەوە هاتوون بە مرۆڤایەتی بڵێن، خەڵکینە ئێوە خواتان اللەیە، ئێوە برای یەکن، هەمووتان لە ئادەم و حەوان، هەر زمان و ڕەنگێکتان هەبێ، کلکم لآدم وآدم من تراب فەزڵی کەس نیە بەسەر کەسا ئیلا بە تەقوا نەبێ بۆ لای خوا بۆ دنیایش خیر الناس انفعهم للناس کەواتە ئێمە حەقیقەتی یەکەممان ئەوەیە خوای پەروەردگار بناسین و خوای پەروەردگار بپەرستین و خۆشمان گەرەک بێ و گوێڕایەڵی بکەین. حەقیقەتی دووەم کە پێغەمبەران هاتوون بۆی ئەوەیە کەوا باوەڕمان بە دوای مردن و بە قیامەت و بە ئەو دنیا هەبێت، و ان الآخرە لهی الحیوان لو کانوا یعلمون، خوا ئەفەرمێ دنیای ئەولا کە قیامەتە ئەوە ژیانی ڕاستەقینەیە ئەگەر خەڵک بزانن. بەڵام ئێمە لە قەراخ و لە تێکوڵی میوەکەداین، ناڕۆینە ناو کرۆکی بابەتەکە، قیامەتمان بە هەند نەگرتووە، زۆر لە قیامەتا ناژین، باسی ناڕەحەتییەکانی ڕۆژی حەشر و حیساب، باسی تێکچوونی مەنزوومەی کەونی، باسی کۆکردنەوەی مرۆڤایەتی لە ئەوەڵ دانەی تا کۆتا دانەی بۆ حیساب، لەبەردەم خوایەکی عەزیما، خوایەکە کە ئەفەرمێ، لا ظلم الیوم، ئیمڕۆ کەس زوڵمی لێ ناکرێ. خوایەکە کە ئەفەرمێ هەرکەس مسقاڵە زەڕڕەیێ خەیری کردبێ، ئەمڕۆ جەزای وەردەگرێ، مسقاڵە زەڕڕەیێ شەڕی کردبێ ئەمڕۆ سزاکەی وەردەگرێ. خوایە کەوا زۆر میهرەبان و ڕەحمان و ڕەحیمە، سەد دەرەجە ڕەحمی هەیە خوای پەروەردگار یەک پلەی هێناوەتە سەر زەوی و دنیا هەرچی خۆشەویستی و سۆز و ڕەحمیانەت هەیە لە بەینی مرۆڤایەتی و لە بەینی باوک و دایک و مناڵ و لە بەینی خەڵک و لە بەینی گیاندارانە هەمووی لەو یەک پلە ڕەحمەتەی خوایە لە سەد ڕەحمەکە نەوەد و نۆی هەڵگرتووە بۆ ڕۆژی قیامەت لەو لایشەوە ئاگرێکی داناوە لە دنیادا بۆ ئەوەی ئێمە دوو ئیستیفادەی لێ بکەین یەکەم قیامەتمان و ئاگری قیامەت لەبەرچاومان بێ و بیری لێ بکەینەوە دووەمینی لەزەتی لێوەربگرین بۆ خۆگەرمکردنەوە و بۆ چێشت لێنان و خواردن و بۆ کارخانە و سنعەت و بۆ هەموو ئەو شتانەی تر کە لە ڕێگەی ئاگرەوە سوودیان لێ وەرگرین، متاعا للمقوین. کەواتە پێغەمبەران بە ئێمە ئەڵێن، من کان یومن باللە والیوم الآخر، ئەوەی باوەڕی هەیە بە اللە، باوەڕی هەیە بەو دنیاکەی تر، بە قیامەت، فلیقل خیرا او لیصمت، با قسەی خیر بکا یا بێدەنگ بێ، فلیکرم ضیفه، با ڕێزی میوانەکەی بگرێ، فلا یوذی جاره، با ئازاری دراوسێکەی نەدا. زۆر لەم فەرموودانە هەن پشتگیری ئایەتەکانی قورئان دەکەن، تەوزیحی ئایەتەکانی قورئان دەدەن، کە پێغەمبەر گیان فەرموویەتی من کان یومن باللە والیوم الاخر با ئەوە بکا و ئەوە نەکا با ئەوە بکا و ئەوە نەکا با ئەوە بکا و ئەوە نەکا بەڕێزان ئێستا نەخۆشی ماوەیەک کولێرە ماوەیەک ئەنفلۆنزای بەراز ئەنفلۆنزای باڵندە سارس نازانم سەڕەتان شێرپەنجە ئایدس ئەم مرۆڤە داماوەی دنیا گیری خواردوە بەدەست دەرد و داوە بێجگا ستەمی ستەمکاران بێجگا ستەمی کاربەدەستان بێجگا زوڵم و زۆر و چەواشەکاری ئەوانەی خۆیان بەدەستی خۆیان هەڵیانەبژێرن بێجگا ئەوە لەولایشەوە مرۆڤایەتی ڕۆژانە دەیان پەتا و بەڵا و موسیبەت و نەخۆشی و ئافات ڕوی تێ ئەکا هەموو پەلە قاژەیەک ئەکەین بۆ ئەوەی لەمردن ڕزگارمان بێ بۆی لەم کۆرۆنایە ڕزگارمان بێ، بۆی لەو شێرپەنجەیە ڕزگارمان بێ، بۆی بە زەخت و شەکرە و جەڵدە و سەکتە نەمرین، بۆ ئەوەی لە دەعمی سەیارە نەمرین، بۆ ئەوەی کارەبا نەمانگرێ، بۆ ئەوەی تووشی تاعوون نەبین، بۆ ئەوەی تووشی ئەوە نەبین، ئەوە نەبین، ئەوە نەبین. بەڵام وا دامان نا حیچ نەخۆشیەک چاری ئێمەی نەکرد و یەخەی پێ نەگرتین نەهاو بەلامانا ئایا ئێمە سەنەدێکمان پێ دراوە کە نامرین ئایا ئێمە مەدرەکێکمان دراوەتێ لە شوێنێکەوە دڵنیا کراوین کەوا ژیانی ئەبەدیمان هەیە گەر لەم نەخۆشیە و لەو نەخۆشیە ڕزگارمان بوو نا خوای پەروەردگارە فەرمێ کل نفس ذائقة الموت ئەوەی کەوا لە جەهەنم تێپەڕی کرد، گوزەری کرد، حەچۆنێ بوو نەجاتی بوو، زەحزەحە یانی ئاوا تەکە تەکە پێکردن و جوڵاندن و وەکو بەردێکی قورس تۆ پاڵی پێوە نێی وردە وردە بیبەی، ئینسانیش هەرچۆنێ بوو بە نقە نق و تکە تک لە جەهەنم ڕزگاری بوو. ئینسان سەرخۆش دەکا، خوای لەبیرەباتەوە، قیامەتی لەبیرەباتەوە، حیساب و کیتابی لەبیرئەباتەوە، ساحەی مەحشەری لەبیرەباتەوە، بەهەشت و نیعمەتەکانی لەبیرەباتەوە، دۆزەخ و ناڕەحەتیەکانیمان لەبیرئەباتەوە. ژیانی دنیا ئەگەر عاقڵ نەبین، ئەگەر ئاگا نەبین، دنیا نەکەین بەکەشتی نەجات، دنیا نەکەین بە وەسیلەیە بۆ پەڕینەوە بۆ ڕەزامەندی خوا بۆ گەیشتنە فیردەوس ئەوە خەسارۆمەندی گەورە ئێمەین خوا پەنامان با خوای پەروەردگار لە گەلێک شوێن لە قورئانی پیرۆزە باسی ئەوەی کردووە بە پێغەمبەری خوا فەرمێ صلی الله علیه وسلم یسئلونک عن الساعە خەڵک دێن پرسیارت لێکەن ئەڵێن قیامەت کەی بەرپا دەبێ وەکو پیاوێ هات لە خزمەت پێغەمبەری خوا کابرا وتی متە الساعە ئەی پێغەمبەر کەی قیامەتە پێغەمبەری خوا نەیوت فلانە ڕۆژ و فلانە ساڵ و فلانە کەی و کەی و ئەوانە فەرمی ماذا اعددت لها باشە تۆ هەواڵی قیامەت لە منە پرسی چیت بۆ ئامادە کردووە کابرا وتی وەڵا شتی زۆرم بۆ ئامادە نەکردووە بەڵام دڵم خۆشە کە خوا و پێغەمبەرم خۆشەوێ پێغەمبەری خوا فەرمی، دەی مژدەت لێ بێ، المرء مع من احبه، مرۆڤ لەگەڵ ئەوەدایە کە خۆشی ئەوێ لە دنیادا، کێت خۆش گەرەک بێ لە قیامەتا لەگەڵ ئەوەدای، خوا و پێغەمبەرت خۆشەوێ لەگەڵ خوا و پێغەمبەرای، فیرعەون و نەمرود خۆشەوێ لەگەڵ ئەوانای، متەقی و ئەولیات خۆشەوێ لەگەڵ ئەوانای، زاڵم و ئەشقیات خۆشەوێ لەگەڵ ئەوانای خوا پەنامان با یاخوا. یسئلونک عن الساعە ایان مرساها کەی قیامەت بەرپا دەبێ قل انما علمها عند ربی بڵێ عیلم و زانستی بەرپا بوونی قیامەت و ئاخر بوونی دنیا لای اللە پەروەردگارم لا یجلیها لوقتها الا هو کەس ناتوانێ دەری بخا و بەیانی بکا کاتەکەی کەیە الا اللە نەبێ ثقلت فی السماوات والارض لا تاتیکم الا بغتە ئاگاشتان لە خۆتان بێ قیامەت لە پڕ دێ یسئلونک کانک حفی عنها قل انما علمها عند اللە بڵێ زانستی قیامەت لای خوایە لای من نیە وەکو جبرئیلی ئەمین هات لە خزمەت پێغەمبەردا صلی اللە علیە وسلم پرسیاری لێ کرد ئەی محمد ئیمان چیە ئیسلام چیە ئیحسان چیە ئەی قیامەت پێغەمەری خوا لە وەڵامی ئەو پیاوە فەرمووی پرسیار لێکراو لە پرسیار کەر زیاتری لێ نازانێ جبرائیل وتی دەی باشە نیشانەکانی قیامەتم پێ بڵێ پێغەمەر هەندێ نیشانەی قیامەتی بۆ باس کرد بۆیە من بەخۆم و بە ئێواڵێن بەڕێزان گەنجەکان خوێنەواران زانایان کاربەدەستان، دەوڵەمەنەکان، خوشکان و دایکان و کیژەکان، بە هەموو لایەک دەڵێم، ئێمە حەقیقەتێ لە بەردەممانایە کە قیامەتە. ئێمە سەفەرین، الدنیا دار ممر وليس دار مقر، دنیا داری تێپەڕبوونە، داری ئەوە نییە بیکەی بە بارەگا و تیایا پاڵ بەیتەوە، حیساب بۆ هیچ شوێنێکی کە نەکەی. لە نوح پێغەمبەریان پرسی، سەلامی خوای لەسەر بێ، کە نزیکەی هەزار و سەد و پەنجا ساڵ تەمەنی بووە، وتیان، دنیا و عومری دنیا چۆن یەتە پێش چاو؟ فەرمووی، وەکو خانوویەک دوو دەرگای هەبێت، لەمیان هاتم و لەویانە دەرچووبم. دنیا ئاوایەتە پێش چاوم. دنیا هەرەوەنەیە. دنیا وەکو سێبەری درەختێک وایە، ساتێ لە ژێریا پاڵ دەکەی و ئیسراحەت دەکەی دوای ماوەیە سێبەرەکە نامێنێ. کەواتە با ئێمە لەم کاتەوە لەم ڕۆژەوە بیرێک لە مەسیری خۆمان بکەینەوە بیرێ لە قیامەتی خۆمان بکەینەوە پێغەمبەر گیان لە فەرموودەیەکا دەفەرمێ صلی اللە علیە وسلم، الکیس من دان نفسه وعمل لما بعد الموت، عاقڵ، خاوەن کیاسەت و ژیری، ئەو کەسەیە کەوا ئیش دەکا بۆ دوای مردن ئیش دەکا بۆ دوای مردن. دانە نەفسە و سەرکۆنەی خۆی دەکا لۆمەی خۆی دەکا بەخۆیا ئەچێتەوە گلەیی لە خۆی ئەکا ئەڵێ بۆ وات کرد بۆ ئەوەت نەکرد بۆ ئەوەت خوارد ئیدانەی نەفس ئەوەیە وعمل لما بعد الموت کار دەکا بۆ دوای مردن والعاجز و داماو کەودەن نەزان کەسێکە من، من اتبع نفسه هواه، شوێنی هەوای خۆی یەکەوێ، داوای چی لێ بکا بۆی ئەکا، وتمنی علی اللە الامانی، لەولایشەوە خۆزگە خوا ئەوەی بۆ بکردمایە و خۆزگە خوا ئەوەی بۆ بکردمایە و خوا ارحم الراحمینە، ئەمە ئیشی ئینسانی تەمەڵ و نەزان و نەفامە خوا پەنامان با. ئایا ئێمە کە حەدیسەکە دەفەرموێ وعمل لما بعد الموت تەرکی دنیا بکەین؟ نەخێر بەڵکو دین فێرمان ئەکا، بە دنیا قیامەت مسۆگەر بکەین بە دنیا بەهەشت مسۆگەر بکەین الدنیا مزرعە الاخرە دنیا کێڵگە و کشتی قیامەتە سەحابە ماڵیان بەخشی گیانیان بەخشی خۆوە نەبێت تەرکی دنیایان کردبێ ژنیان هێنا مەزرعیان هەبوو ڕانە حشتریان هەبوو دوکانی ئاڵتونیان هەبوو دوکانی ئاسنگەری و دارتاشیان هەبوو بازرگانی بینی شام و یەمەنیان ئەکرد لەگەڵ عەجەم و عەرەب و ڕۆم و فرسا موعامەلەیان ئەکرد، پێغەمبەران سەلامی خوایان لەسەر بێ هەریەک کەمێکیان هەرێکێکیان پیشەیەکی هەبووە وا تێنەگەی بەڕێزم کە کە دینداری و بۆ قیامەت ئیش کردن یەعنی واز لە دنیا هێنان نا خوای گەورە ئەفەرمێ وابتغی فیما آتاک اللە الدار الآخرە لەو تەمەنەی خوا داوێتی پێ و قیامەتی پێ مسۆگەر بکە قیامەتی پێ بکڕە ولا تنس نصیبک من الدنیا بەڵام دنیایشی لەبیر نەچێ دنیایشت لەبیر نەچێ ئێستا خەڵک پێچەوانەی کردووەتەوە قیامەتی لەبیر چووە باوەشی کردووە بە دنیا ئەوێ بڵێن قیامەتی لەبیر نەچێ ئاەتەکە وا نییە ئاەتەکە ڵێ قیامەت بکە بە گوڵی خۆت بە غایە و هەدەفی خۆت بەڵام ئاگاوە لێ بێ تەرکی دنیاش نەکەی بۆیە من بە خۆم و بە ئێوە دەڵێم و دووبارەی ئەکەمەوە، لە ناو ئەم جەنجاڵ و خەفەت و مەراق و ترس و بیمی نەخۆشی و کۆرۆنا و جەنجاڵی ژیانا، لە ناو ئەم بێ مووچەی و بێ نانی و بێ کار و کەسابەتیەدا، لە ناو ئەم بێ بازاڕیەدا، لە ناو ئەم بێ زەوقی و بێ وەزعیەی کەوا لە دنیادا دەگوزەرێ بە تایبەتی لە وڵاتی ئێمە و عێراق و هەرێمی ئێمەدا، لە ناو ئەو زوڵم و زۆرەی کە بەرامبەر بە گەلی ئێمە ئەکرێ گەلی کورد لە دنیادا چ لە کوردستانی خۆمان باشور چ لە کوردستانی باکور ڕۆژهەڵات ڕۆژئاوا ئەوەتا نهێرش ئەهێنن داگیرمان ئەکەن زوڵممان لێ ئەکەن مافمان زەوت ئەکەن ڕۆڵەمان بە دارا ئەکەن هەموو جۆرێکمان پێ ئەکەن بێجگە ئەوەی کار بە دەستانی خۆمان بە دەستی خۆیان پێمانی ئەکەن. ئەم گەلە داماوە بەش مەینەتە ئەڵێم لەم ناڕەحەتی و ناخۆشیانەدا لە هەموو ئەم وەزعیەتەدا تۆی عاقڵ تۆی بەڕێز بزانە خوایەکت هەیە خاوەنێکت هەیە ئەگەر بەڕاستی پشتی پێ ببەسی پەنای پێ ببەی عیبادەتی بکەی گوێڕایەڵی بکەی خۆتی بۆ ئامادە بکەی ئەو خوایە لە هەموو تەنگانەی ڕزگارت دەکا ان مع العسر یسرا. پانتاییەکەی لە ئاسمانەکان و زەوی فراوانترە. کەواتە با ئاگامان لێ بێ، با نەخۆشی و ترس و بیمی نەخۆشی وامان لێ نەکا قیامەتمان لە بیر بەرێتەوە. قورئانی پیرۆز لە سورەتی حەجە ئەفەرمێ، یا ایها الناس، خەڵکینە، اتقوا ربکم، شەرم لە خوا بکەن، ڕێز لە خوا بگرن، خۆشەویستی خوا واتان لێ بکا بێ ئەمری مەکەن، فەرمانەکانی جێبەجێ بکەن. اتقوا ربکم واخشوا یوما خۆتان ئامادە بکەن بۆ ڕۆژێک کە باوک فریای مناڵ ناکەوێ بەڵام لە سورەتی حەج ئەفەرمێ ان زلزلة الساعة شیء عظیم بومەلەرزەی ڕۆژی قیامەت زۆر قورسە زۆر سامناکە یوم تذهل کل مرضعة عما ارضعت ڕۆژێکە شیردەر شیرە خۆرەکەی فەرامۆش دەکا، وتضع کل ذات حمل حملها، ئەوەی حامیلەیە و باری گلانەسکەکەی بەر دەخا، وتری الناس سکاری، خەڵک لەو ڕۆژە سەرخۆشن، وما هم بسکاری، مەیان نەخواردوەتەوە، شەراب و عەرەقیان نەخۆردوەتەوە، ئەی ولکن عذاب اللە شدید، سزاکەی خوا سەختە، فڵانە کات، فڵانە سات، لە فڵانە شوێنا، ئەوەت کرد لەسەر پشتی من، ئەوەت خوارد، ئەوە شاردەوە، ئەو ناحەقیەت کرد، ئەو عیبادەتەت کرد. یومئذ تحدث اخبارها فمن یعمل مثقال ذرە خیرا یرە، هەرکەس مسقاڵە زەڕەیەک خەیر بکا لەو ڕۆژا دەیبینێتەوەو جەزای دەدرێتەوە، وە مسقاڵە زەڕەیەک خراپە بکا خوا تۆڵەی لێ ئەسێنێو سزای ئەدا. کەواتە من مەبەستم لەم وتارە لەم مەقتەعە ڤیدیۆییە لەم بابەتە ئەوەیە هەم خۆم و هەم ئێوە دابچڵەکێنم بە خەبەر بێینەوە واز بێنین لەم لەم قاڵە و قولەیەی کەوا دنیای گرتووە وابزانە نەخۆشی هەر تووشی تۆ و ماڵ و مناڵەکەی تۆ نابێ کوا ئەو هەموو خەڵکە ئەو ملیارها خەڵکە لە ئادەمەوە هەتا ئەمڕۆ کوان کوا ئەو هەموو پێغەمبەرە عەزیزە کوا ئەو هەموو فیرعەون و نەمرودە چیان لێهات هەموو دەمرین کەواتە ئەبێ خۆمان حازر بکەین ئەبێ لە مردن نەترسین بەڵام خۆپاراستن واجبە و فەرزە خذو حذرکم خۆ ئامادەکردن بۆ مردن فەرزە بەڵام لە مردن نەترسن پێویستە بەڵام خۆپاراستنیش لە نەخۆشی لە بەڵا لە موسیبەت لە ئاگر لە ئاو لە هەموو شتێ واجبە لەسەر ئینسانی عاقڵ بۆیە داواکەم لە رب العالمین لە کۆتایی ئەم بابەتەیا داوای لێکەم خوایە بە ئیسمی عەزەمت ئەم گەلە و گەلانی تەواوی دنیا و موسڵمانان پارێزی لەم بەڵا و ئافات و موسیبەتە خوایە کۆتایی پێ بێنی خوایە کۆتایی پێ بێنی خوایە لە خەوی غەفڵەت خەبەرمان کەیتەوە خوایە قیامەتمان لەلا بەهێز و بەڕێز و خۆشەویستر بکەی لە دنیا خوایە عەقڵمان بخەیتە کار خوایە بە کەییس حسێبمان بکەی عاجز نەبین ئیش بۆ قیامەت بکەین باوەش بە دنیا نەکەین خوایە ئەوانەی کەوا خەمی بەندەکانی تۆ ئەخۆن ئەوانەی خەمی لێقەوماوان ئەخۆن خوایە باریان بار بکەی دەست بە باڵیانەوە بگری خوایە ئەوانەی ستەم ئەکەن خوایە باڵیان بشکێنی تۆڵەیان لێ بسێنی خوایە گەلانی دنیا هۆشیار بکەیتەوە خوایە گەلی کوردی مسوڵمانی ڕزگار بکەی لە هەموو جەور و ستەم و ناڕەحەتیە کە وایەخەی گرتوین خوایە داوات لێکەم لە قیامەتا فیردەوسمان بە نسیب کەی بەر شەفاعەتی پێغەمبەرمان بخەی لە حەوزی کەوسەر تینوێتیمان بشکێنی بە ڕوی موبارەک و بینینی ڕوی موبارەکت شادمان بکەی یارب العالمین. خوایە لە باوکو دایکمان خۆشبی خوایە لە مردوەکانمان خۆشبی خوای ئیسلاحی ماڵ و مناڵمان بکەی ئیسلاحی حاڵمان بکەی خوایە دەغڵ و دانی مسلمانان بەنسیب بکەی لە ئاگر و ئافات بمان پارێزی لە ئاگری دنیا و لە ئاگری قیامەت بمان پارێزی سڵاو ڕێزم هەیە بۆ یەک بە یەکتان بینەرانی خۆشەویستم دۆستان و خۆشەویستانی مامۆستا تاهیر بامۆکی کە هەمیشە لەگەڵما بوون لە وتارەکانا لێرەوە چاوتان ماچەکەم لێرەوە سڵاوتان لێ ئەکەم دوعای سەلامەتی و بێوەیتان بۆ ئەکەم خوا شیفای هەموو لایەک بدا خوا هەموو لایەک بپارێزێ خوا کۆتایی بەم دەرد و ئافاتە پیسەش بێنێ خوای گەورە دەردەکانی تریشمان لە کۆڵ کاتەوە کاربەدەستی خوانەناس و بێدین کاربەدەستی ستەمکار گەندەڵ دز